کاسێتی پانزەهەم لە پەرتووکی جیهانی سۆفیا، دیوی دووەم لە لاپەڕە چوار سەد و پەنجا و. کەواتە هونەرمەند دەتوانێ شتێک دەربخا کە فەیلەسووف توانای وتنی نییە؟ ئەمە بڕوای ڕۆمانتیکەکان بوو بە بڕوای کانت، هونەرمەند هێز و توانای ناسینی خۆی لەسەر شتەکان بە سەربەستی دەخاتە گەڕ. شیلێر شاعیری ئەڵمانی بیرۆکەی کانتی لەمە زۆرتر بردە پێش. ئەو وتی کاری هونەرمەند وەکوو یارییە و مرۆڤ تەنیا لە کاتێکدا کە ئازادە دەسەداتە یاری و گەمە، چونکە یاسا و شێوازی یارییەکە لە لایەن خۆیەوە دروست دەکرێت. ڕۆمانتیکەکان پێیان وابوو تەنیا هونەرە کە ئێمە لە نهێنییەکان نزیک دەکاتەوە و بەشێک لەوان لەوەش زیاتر ڕۆیشتن و هونەریان لەگەڵ خودادا هەڵسەنگاند. چونکە هەر وا کە خودا جیهانی خوڵقاندووە، هونەرمەندیش ڕاستییەکانی خۆی دەخوڵقێنێت. دەیانوت هونەرمەند توانا و خەیاڵێکی جیهان خوڵقێنی هەیە و دەتوانێت لە گواستنەوەی هەست و شەوقی هونەری خۆیدا سنووری نێوان خەیاڵ و ڕاستی ببەزێنێت. نوالیس یەکێکە لە شاعیرە لاو و هەڵکەوتووەکانی ئەو دەورانە دەڵێت، دنیا وەکو خەیاڵێک دەردێت و خەیاڵیش دەچێتە ناو ڕاستییەوە و پەیوەستی دەبێ نوالیس ڕۆمانێکی نووسی بە ناوی هاینریش فۆن ئۆفتێر دەنگن کە باسەکەی لە دەورەی وۆستادا ڕووئەدا. کاتێک ئەو لە هەزار و هەشت سەد و یەک دا گیانی سپارد، ئەم کتێبە بە ناتەواوی مایەوە، بەڵام بەو جۆرەش کتێبێکی زۆر گرنگ بوو. داستانی لاوێکە کە ڕۆژێک خەون بە گوڵێکی شینەوە دەبینێت، و لەوە بەدواوە لە هەموو شوێنێک بەدوایدا دەگەڕێت و شاعیری ڕۆمانتیکی ئینگلیزی بە ناوی کۆلریج هەر ئەو فیکرە بە شێوازێکی تر باس دەکا شتێکی ئاوەها دەڵێت وای دابنێ نوستووی و لە خەو نتدا چوویت بۆ بەهەشت هەروا وای دابنێ لەوێ گوڵێکی سەیر و جوانت هەڵکەند وە وای دابنێ کاتێک لە خەون بێدار دەبیتەوە گوڵەکە لە دەستت دایە و ئەو کاتە چی چەندە ڕازاوەیە ئەم ئاواتە و داخوازیە دوور و هەرگیز پێنەگەیشتوانە تایبەتمەندی ڕۆمانتیکەکان بوو ئەوان داخ و مەراخی دەورەکانی ڕابردووی وەکو دەورانی وەستایان دەخوارد کە ئێستا لە دوای گازندە و ڕەخنەی دەورەی ڕۆشنگەری بە هەست و شەوقێکی نوێوە نرخی بۆ دائەنرا هەروەها هۆگر و ئاواتەخوازی فەرهەنگە دوورە دەستەکانی وەکو فەرهەنگی ڕۆژەڵات و عیرفانی ئەو فەرهەنگانە بوون یاخود ئەوەی کە سەرنجیان ڕادەکێشا بۆ لای شەو، بۆ لای ئێوارە، بۆ لای وێرانە کۆنەکان، بۆ لای سروشت و هەتا دوایی. مێشکی ئەوان بە سەختی سەرگەرمی شتانێک بوو کە وەکو عادەت بە لایەنی تاریک و نادیار و ڕەمز و نهێنی یاخود عیرفانی ژیان ناوی دەبرێت. دەورانێکی پڕشەوق و سەرنجڕاکێش دێتە بەر چاو، ئەم ڕۆمانتیکانە کێ بوون؟ بە شێوەیەکی گشتی ڕۆمانتیسیزم دیاردەیەکی شاری بوو لە زۆربەی بەشەکانی ئەوروپا و لە هەمووی زۆرتر لە ئاڵماندا لە نیوەی سەدەی پێش فەرەنگی دروستبوونی شارە گەورەکان برەوی هەبوو لاوەکان و زۆربەی خوێندکارانی زانکۆ نموونەی بەرچاوی ڕۆمانتیکەکان بوون هەرچەند بۆانەکانیان زۆر بەتین نەبوون. هەڵسوکەوتی ئەوان لەگەڵ ژیاندا بێشک دژایەتی چینی مامناوەندی بوو تا ڕادەیەک کە بۆ نموونە پۆلیس یا خاوەن ماڵی خۆیان بە بێ فەرهەنگ یا ڕوونتر بڵێین بە دوژمن ناو دەبرد. کەواتە من ناوێرم ژوور بە کرێ بدەم بە ڕۆمانتیکەکان. چینی سەرەتایی ڕۆمانتیکەکان لە نزیکەی هەزار و هەشت سەد دا لاوەکان بوون. لە ڕاستیدا دەتوانین بزوتنەوەی ڕۆمانتیک وەکو یەکەمین شۆڕشی خوێندکاران ناوی لێ بەرین. چەند لێکچوونێک لە نێوان ئەوان و هیپیەکانی سەد و پەنجا ساڵ دوای ئەوان بەدی دەکرێت. مەبەستت گوڵباران و قژی درێژ و گیتار چەندن و وێڵ سوڕانەوەیە؟ بەڵێ ڕۆژگارێک دەیانوت بێکاری و ئاسودەییخوازی تایبەتمەندی ڕۆمانتیکەکانە. ئەرکی هەرکەسێکی ڕۆمانتیک بوو کە ژیان تاقی بکاتەوە و یاخود بە خەیاڵکردنەوە لەبەری هەڵبێت. کەسە گەوجەکان کارە ڕۆتینەکان بە ئەنجام دەگەیەنن. بایرۆن شاعیرێکی ڕۆمانتیک بوو، وایە؟ بەڵێ، بایرۆن و شێلی هەردووکیان شاعیرانی ڕۆمانتیک یا بە واتایەک شاعیرانی بیرۆکەی شەیتان بوون. سەرەڕای ئەمە، بایرۆن خوڵقێنەری چەند کتێبێک بوو بە ناوەکانی، بتی دەورەی ڕۆمانتیک و قارەمانی بایرۆنی و ڕۆحی بێگانە و شۆڕگێڕی تاوتاو، چ لە ژیان و چ لە هونەردا بوو. خودی بایرۆنیش زۆر جار بە هانەگر و تاو تاو بوو و بە هۆی ئەوەی کە خۆش باڵا و جوان چاک بوو، ژنانی ئارەزوومەندی باوی ڕۆژ دەوریان لێ ئەدا. ژنانی ئارەزوومەندی باوی ڕۆژ دەوریان لێ ئەدا. پڕوپاگەندەچیەکان، ڕووداوە عەشقیەکانی ناو شیعرەکانی ئەویان بە بەسەرهاتی خۆی دەزانی. بایرۆن پەیوەندی سێکسی زۆر هەبوو، بەڵام خۆشەویستی ڕاستەقینە و گوڵە ڕەنگشینەکەی نوالیس بەردەوام لە دەستی هەڵدەهات و هەرگیز بەدەستی نەهێنا. نوالیس دەزگیرانێکی چواردە ساڵی هەبوو. کچەکە چوار ڕۆژ دوای ساڕۆژی پانزە ساڵی گیانی لەدەستدا و نوالیس تا کۆتایی تەمەنی کورتی خۆی بە وەفای عەشقی ئەوەوە مایەوە. وتت چوار ڕۆژ دوای تەمەنی یانزە ساڵی گیانی لەدەستدا؟ بەڵێ. منیش ئەمڕۆ چوار ڕۆژ لە تەمەنی پانزە ساڵیم تێپەڕیوە. دەزانم. ناوی چی بوو؟ ناوی سۆفیا بوو. چی؟ بەڵێ ناوی ئەویش. ئەوەندە من مەترسێنە واتە تەواوی ئەمانە هەڕەمەکی و لەخۆوەیە؟ نازانم سۆفیا من تەنیا دەزانم کە ناوی ئەوی سۆفیا بووە دوایی چی ڕوویدا خودی نوالیسیش لە تەمەنی بیست و نۆ ساڵیدا مرد لە نموونەی مردووە لاوەکان بوو زۆربەی ڕۆمانتیکەکان بە نەخۆشی سیل مردن زۆرتریشیان خۆیان کوشت. ئاه. ئەوانەی کە زیندوومان و چوونە ناو تەمەنەوە زۆربەیان لە تەمەنی سی ساڵیدا وازیان لە ڕۆمانتیکبازی هێنا. بەشێکیان هێدی هێدی ڕێوڕەسمی چینی مامناوەندیان هەڵبژارد و بە تەواوی بوونە کەسانێکی پارێزگار. کەواتە ڕوویان کردە لایەنی دوژمنەکانیان. لەوانەیە. بەڵام باسەکەی ئێمە دەربارەی عەشقی ڕۆمانتیک بوو. گۆتە باسی عەشقی پێنەگەیشتووی لە هەزار و حەوت سەد و حەفتا و چوار دا بە داستانی ئازارەکانی ڤۆرتێری لاو هێنایە کایەوە. ڤۆرتێری لاو ناتوانێ بگاتە هاوسەری ژنێک کە خۆشی دەوێت و خۆی بە دەمانچە دەکوژێت و کتێبەکە تەواو دەبێت. پێویست بوو ئەوەندە بە توندی بیگرێت؟ دوای بڵاوبوونەوەی ئەم داستانە ڕێژەی خۆکوژییەکان چووە سەر و کتێبەکە بۆ ماوەیەک لە دانیمارک و نەرویژ قەدەغە کرا. کەواتە ڕۆمانتیک بوونیش بێ مەترسی نەبوو. هەستەکان زۆر بە توندی دەکەوتنە کار. کاتێک باس لە ڕۆمانتیک دەکەی دەکەومە فیکری ئەو وێنە گەورە دەستکردانەی وەکوو دارستانێکی تاریک و چڕوپڕ و سرووشتێکی تۆفانی و هەور و تەم و مش. بەڵێ. یەکێک لە تایبەتمەندییەکانی ڕۆمانتیسیزم داخ و مەراق و داخوازیی سروشت و نهێنییەکانی بوو. هەروەها کە باسم کرد ئەمە نەیدەتوانی لە ناوچە دێهاتییەکانەوە سەرچاوە بگرێت. لەوانەیە لە یادت مابێ کە ڕۆسۆ دروشمی گەڕانەوە بۆ سروشتی بەرپا کرد. ڕۆمانتیکەکان لە هەموو شوێنێک ئەم دروشمەیان بڵاودەکردەوە و ڕۆمانتیسیزم لە پلەی یەکەمدا ڕەنگدانەوەیەک بوو لە دژی جیهانی میکانیکی دەورەی ڕۆشنگەری. دەیانوت ڕۆمانتیسیزم دروستکەری ڕێنیسانسێکە لە بەئاگابوونی ئاسمانی دەورانی باستان. تکایە ئەمە تۆزێک شیبکەرەوە. واتە بە گشتی ناسینی سروشت. ڕیشەی ڕۆمانتیکەکان نەک تەنیا ی سپینۆزا بەڵکو بۆ پلۆتینۆس و فەیلەسوفەکانی دەورەی ڕێنیسانس وەکو یاکوب بۆمە و جوردانۆ برۆنۆ دەگەڕێتەوە. خاڵی هاوبەشی ئەم خاوەن فیکرانە تەجرەبەی جۆرێک من بوونی ئاسمانی لە سروشتدا بوو. کەواتە هۆگری یەکیەتی ژیان بوون. دیکارت و هیوم هەردووکیان لە نێوان ڕۆح و ژیانی چەند لایەنەدا سنوورێکی ڕوونیان دانابوو. کانتیش لە نێوان من بوون و چۆنیەتی سروشتدا جیاوازییەکی بەرچاوی دانابوو. ئێستا دەوترا کە سروشت منێکی گەورەیە. ڕۆمانتیکەکان زارۆکەی ڕۆحی جیهان یاخود زاتی جیهانیشیان بەکار دەهێنا. سەردەچەی فەیلەسوفەکانی ڕۆمانتیک ە شیلینگ بوو کە لە هەزار و حەوت سەد و حەفتا و پێنج تا هەزار و هەشت سەد و پەنجا و چوار دا دەژیا. ئەو دەیویست ڕۆح و مادە یەک بخات. بە بڕوای ئەو، تەواوی سروشت و ڕۆحی مرۆڤ و ژیانی مادی پیشاندەری شتێکی گشتی یا ڕۆحێکی جیهانییە. دروست وەکو ئیسپینۆزا، شیلینگ وتی سروشت ڕۆحی دیارە و ڕۆحیش سروشتی نادیارە. چونکە ڕۆحێکی سازندە و دروستکەر لە هەموو جێگەیەکی سروشتدا هەست پێدەکرێ، هەروەها وتی مادە جۆرێک فکری خەوتووە دەبێ تەمە زۆرتر پێناسە بکەیت. شلینگ جۆرێک ڕۆحی جیهانی لە سروشتدا ئەدی و ئەم ڕۆحە جیهانیەی لە مێشکی مرۆڤیشدا بەدی دەکرد. سروشت و ڕۆح لە بڕوای شلینگدا دەرخەری یەک شت بوو. ئەڵبەت کە وایە. کەواتە دەتوانین هەم لە سروشتدا و هەم لە دەروونی خۆماندا لە دووی ڕوح بگەڕێین. بەم شێوەیە نوالیس توانی بڵێت، ڕەمز و نهێنی ڕێگەی بۆ دەروون هەیە بە وتەیەکی تر، مرۆڤ تەواوی جیهانی لە دەروونی خۆیدا هەیە و بۆ گەیشتن بە نهێنیەکانی جیهان تەنیا ئەوەندە بەسە کە لە دەروونی خۆی بکۆڵێتەوە. چ فکرێکی ڕازاوەیە! لە بۆچوونی زۆربەی ڕۆمانتیکەکاندا فەلسەفە و لێکۆڵینەوەی سروشت و شیعر هاونرخی یەکترن. کاتێک لە سووچی تەنیایی خۆتدا دادەنیشیت و هەست وەردەگریت و پەخشان دەهۆنیتەوە یا لە ژیانی ڕووەکەکان و چۆنیەتی بەردەکان دەکۆڵیتەوە، لە ڕاستیدا ئەمانە دوو ڕووی یەک پوولە. چونکە سروشت ئامێرێکی بێ گیان نییە، بەڵکو ڕۆحێکی زیندووی جیهانییە. شتێکی وای نەماوە کە منیش ببمە ڕۆمانتیک. سروشتناسی نەرویجی هنریک ئێستێفنێس چونکە لە ئاڵماندا دەژیا، فۆرگلاند ئەو بەو مایەی ئەو بە مایەی شانازی لە دەستووی نەرویج ناو دەبا. لە هەزار و هەشت سەد و یەک دا چوو بۆ کۆپنهاگن و دەربارەی بزووتنەوەی ڕۆمانتیسیزم باسی کرد و وتی، بە جەستەیەکی شەکەت و ماندوو و لە بەرەنگاربوونەوە و بۆ تێپەڕبوون لە مادەی کاڵ و کرچ، ڕێگایەکی ترمان هەڵبژارد و هەستاین بۆ هەوڵی دەستپەیدا کردن بە هەمیشەیی بوون و چووینە ناو دەروونی خۆمانەوە و دنیایەکی نوێمان خوڵقاند. چۆن هەمووی ئەم شتانە دەهێنێتەوە یادت؟ کارێکی ئەستەم نیە ڕۆڵەم کەواتە درێژەی پێبدە. هەروا شلینگیش لە خۆڵ و بەردەوە تاکو عەقڵی مرۆڤ بە گۆڕانێکی گەورە لە سروشتدا دەزانێت بەم جۆرە سەرنجی ئێمە بۆ لای ڕەوتی زۆر هێدی لە سروشتی بێگیانەوە بۆ شێوە ئاڵۆزە ئاڵۆزترەکانی ژیان ڕادەکێشێ. بە شێوەیەکی گشتی تایبەتمەندی ڕوانگەی ڕۆمانتیک ئەوە بوو کە سروشتی وەکوو دەزگایەکی زیندوو دەزانی. بە وتەیەکی تر کەسێک کە بەردەوام توانا زاتییەکانی خۆی بەرەو باش بوون دەبا، سروشت وەکوو گوڵێکە کە دەپشکوێت و پەڕەکانی خۆی دەکاتەوە. یا وەکوو شاعیرێک کە کە پەخشانەکانی خۆی دەردەخا. ناکەویتە یادی ئەرستۆ؟ بەڵێ. بە زۆری فەلسەفەی ڕۆمانتیکەکان خاوەنی زۆربەی ئاماژە و باسکراوە ئەرستۆیی و نوێ ئەفڵاتونیەکانە. ڕوانینی ئەرستۆ سەبارەت بە ڕەوتی ڕووداوە سروشتیەکان زۆر ئۆرگانیکتر واتە ڕێکخراوتر لە ماددەگەرایی میکانیکی بوو. بەڵێ منیش هەر لەو فیکرەدا بووم. لە بەشی مێژوویشدا بیرۆکە گەلێکی لەم چەشنە لە ئارادا بوو. یەکێک لەو کەسانەی کە بۆ ڕۆمانتیکەکان زۆر جێی بایەخ بوو، فەیلەسووفی مێژوونووس یوهان گۆنفرێد هێردێر بوو کە لە هەزار و حەوت سەد و چل و چوار دا تاکوو هەزار و هەشت سەد و سێ دەژیا. بە بڕوای ئەو ناوەڕۆکی مێژوو بەردەوام بوون کامڵ بوون و گەیشتنە کۆتاییە. دەڵێین ڕوانینی هێردێر بە شێوازی کامڵ بوونی مێژوو بوو، چونکە مێژووی وەکوو ڕەوتێک سەیر دەکرد. ڕوانینی فەیلەسووفەکانی دەورەی ڕۆشنگەری لە سەر مێژوو زۆرتر ڕاوەستاو بوو. لە بڕوای ئەواندا تەنیا یەک عەقڵ جیهانی هەیە کە کەم و زۆر لەو دەورانە جۆراوجۆرەکاندا خۆی دەنوێنێت. هێردێر دەیوت کە هەر دەورانێکی مێژوویی نرخ و گرنگی دەروونی خۆی هەیە و هەر نەتەوەیەک خێ و خوو یا ڕۆحی تایبەت بە خۆی هەیە. کەواتە باسی گرنگ هاوئاهەنگی لەگەڵ فەرهەنگەکانی تردایە. واتە هەر بەو جۆرە کە بۆ باشتر تێگەیشتن لە کەسەکان، دەبێت خۆمان لەگەڵ ئەوان بە یەکێک بزانین، بۆ ناسینی فەرهەنگەکانی تریش دەبێت خۆمان لەگەڵیاندا هاوئاهەنگ بکەین. ئەمڕۆکە ئەم باسە چۆتە ڕیزی شتە ئاساییەکانەوە. بەڵام لە دەورانی ڕۆمانتیکەکاندا بیرۆکەیەکی نوێ بوو، ڕۆمانتیسیزم هەستی ڕۆحی نەتەوایەتی بەهێز کرد. لە خۆڕا نییە کە خەباتی خەڵکی نەرویج لە ڕێگای سەربەخۆیی نەتەوەییدا لەم دەورانە تایبەتەدا، هەزار و هەشت سەد و چواردە، گەیشتە لوتکە. لە زۆربەی لایەنەکاندا ڕۆمانتیسیزم بووە ڕێخۆشکەری دۆزینەوەی ڕێگە، بەم هۆیەوە زۆربەی کات باس لە دوو شێوازی نوێ دەکەین، یەکێکیان بە ڕۆمانتیسیزمی جیهانی ناوی لێدەبرێت کە مەبەست ئەو بەشەیە کە سەرگەرمی سروشت و ڕۆحی جیهانی و توانای هونەری بوون. ئەم شێوە لە ڕۆمانتیسیزم سەرەتا لە نزیکەی هەزار و هەشت سەد دا بە تایبەت لە ئەڵمان لە شاری یێنا برەوی پەیدا کرد. ئەوی تریان چی بوو؟ ئەوی تریان بە ڕۆمانتیسیزمی نەتەوەیی ناسرابوو، کە دوای ماوەیەک بە تایبەت لە شاری هایدلبێرگ خۆی نواند. بە شێوەیەکی گشتی ڕۆمانتیکە نەتەوەییەکان زۆرتر هۆگری مێژوویی نەتەوەیی، زمانی نەتەوەیی و فەرهەنگی نەتەوەیی بوون و ڕوانینی ئەوان لە خەڵک یا لە نەتەوە بوونەوەرێکی زیندوو بوو، کە دروست وەکوو سروشت و مێژوو خاوەنی توانای زاتی بوو. وەک وتەیەکی بەناوبانگ کە دەڵێ، پێم بڵێ لە کوێ دەژیت تاکو پێت بڵێم کێیت. خاڵی هاوبەشی ئەم دوو لایەنەی ڕۆمانتیسیزم زۆرتر و گرینگتر لە هەمووی واتای پڕبایەخی بوونەوەری زیندوو یا ڕێکخراو و ئۆرگانیزم بوو. بە بڕوای ڕۆمانتیسیزمەکان ڕوەک و نەتەوە هەردووکیان بوونەوەرێکی زیندوون. هەروەها پارچەشێعرێک بوونەوەرێکی زیندووە. بەم شێوازە لە نێوان ڕۆمانتیسیزمی نەتەوەیی و ڕۆمانتیسیزمی جیهانیدا جیاوازییەکی ڕوون و بەرچاو بەدی نەدەکرا. ڕۆحی جیهانی هەم لە خەڵک و فەرهەنگی خەڵک و هەم لە سروشت و هونەردا هەبوو. هێردێر دەستیدایە کۆکردنەوەی گۆرانییە ناوچەییەکانی وڵاتانی جۆراوجۆر. ئەو لەم ڕێگەدا پێشڕەو بوو و ناوی کۆکراوەی خۆی بە دەنگی خەڵک ناونا. تەنانەت. ئەو داستانەکانی ناو خەڵکی ئاسایی بە زمانی زگماکی خەڵک ناوزەد کرد. برایانی گێریم لە هایدڵبێرگ دەستیان دایە کۆکردنەوەی گۆرانیە ڕەسەنەکان و داستانی فریشتە و پەریەکان. بێشک ناوی داستانی پەریانی گێرمت بیستووە. بەڵێ سپی بەفری و حەوت کورتە باڵا، Rumpel، ئێستیل تیزگین، شازادە و قرپۆق، هێنسڵ و کرتێل. هەروەها زۆر داستانی تر لە نەرویجی ئێمەدا، ئەسبیۆرنسێن و موڤ هەبوون، کە لە تەواوی وڵاتدا گەشتیان کرد و داستانەکانی ناو خەڵکیان کۆ کردەوە. وەکوو ئەوە وایە کە لە ناکاو میوەیەکی تازە و بەتام وەدۆزیت و دەست بکەی بە چنینی. ئەم کارە پێویستییەکی خێرا بوو. چونکە شتێکی وای نەمابوو میوەکە لە درەختەکەی بەر بێتەوە، گۆرانێکانی ناو جەماوەر کۆکرایەوە و زمانی نەرویجی کەوتە بەر لێکۆڵینەوەی زانستی. ئوستوورە وەفسانەکانی کۆنی دەورانی بتپەرستی سەر لە نوێ دۆزرانەوە و هەروا مۆسیقارەکان لە هەموو شوێنێکی ئەورووپادا هەوڵیانەدا بۆشایی نێوان مۆسیقای ناوچەیی و مۆسیقای هونەری پڕ بکەنەوە و دایپۆشن. بۆ ئەم مەبەستە مۆسیقا و ئاهەنگەکانی ناو خەڵکیان لە ئاهەنگەکانی خۆیاندا جێ کردەوە. مۆسیقای هونەری چییە؟ مۆسیقای هونەری مۆسیقایەکە کە کەسێکی وەکو بیتۆڤن سازاندبێتی. بەڵام مۆسیقا ناوچەییەکان کەسێکی تایبەت دروستی نەکردووە، بەڵکو لە ناو خەڵکەوە هەستاوە. هەر بۆیە مێژووی ڕاستەقینەی گۆرانیە ناوچەییەکان نازانین، جیاوازی داستانەکانی ناو خەڵک و داستانەکانی هونەریش هەر ئەمەیە. کەواتە داستانە هونەریەکان. داستانە هونەریەکان بە دەستی نووسەرێک بۆ نموونە بە دەستی نووسەرێکی وەکو هانس کریستیان ئاندێرسۆن نووسراون. ڕۆمانتیکەکان جۆرەکانی داستانی پەری و فریشتەکانیان بە شەوقەوە یا بە شەقەوە پەروەراند. یەکێک لە مامۆستایانی ئەم بەشە لە ئەدەبی ئێ تێ هۆفمان بوو. ئەفسانەکانی هۆفمان بەناوبانگن. هەر بەو شێوە کە لە دەورەی بارۆکدا شانۆ بە لایەنی تەواوی هونەر دەژمێررا، بۆ ڕۆمانتیکەکانیش داستان و ئەفسانە ئارمانجی تەواوی ئەدەب بوو. ئەم بەشە گۆڕەپانێکی بەرفراوانی دەخستە بەردەم شاعیر تاکو توانای داهێنەری خۆی بخاتە گەڕ. لە دنیای خەیاڵدا ڕۆڵی خودا بەجێ دەهێنن. بە تەواوی ئەمە ساتێکی باشە کە کورتی بکەینەوە. فەرموو. فەیلەسوفانی ڕۆمانتیسیزم ڕۆحی جیهانیان بە جۆرێک من بوون دەژمارد کە کەم و زۆر لە حاڵەتی خەیاڵاتدا هەموو شتێک لە جیهاندا دەخوڵقێنێت. فەیلەسوفێک بە ناوی فیختە دەڵێت، سروشت لە جۆرێک خەیاڵی بەرز و لە دەروونی بێئاگاوە دروست بووە. شلینگ بێ هیچ شاردنەوەیەک وتی جیهان لە خودادایە. بە بڕوای ئەو خودا بەشێکە لە خوڵقاندنی خۆئاگا، بەڵام لایەنەکانی تری سروشت پیشاندەر و دەرخەری نەناسراوەکانە لە خودادا و چونکە خودایش لایەنێکی تاریکی هەیە. فیکرێکی سەرنجڕاکێشە و لەگەڵ ئەوەشدا ترسێنەرە، من دەخاتەوە یادی بارکێلی. پەیوەندی نێوان هونەرمەند و بەرهەمی هونەرەکەیشی هەر بەم جۆرە سەیر دەکرا. لە داستانی پەرییەکاندا نووسەر سەربەستە تاکو خەیاڵی جیهان خوڵقێنی خۆی هەرچی زۆرتر بخاتە کار. بەڵام ئەم داهێنانەیش هەمیشە بە تەواوی لە ڕووی ئیرادەوە نەبووە، واتە نووسەر دەیتوانی هەست بکا لە خەون بردنەوەیەکی هیپتۆ نیزمدا بووە. بەڕاستی وایە؟ بەڵێ، بەڵام لەناکاو لەو خەونە دەهاتەدەر و خۆی دەخستە ناو داستانەکەوە و وتەی گاڵتەجاڕی بۆ خەڵک دەکرد و خوێنەری لانیکەم بۆ ساتێک دەهاتەوە یادی. وە خوێنەر لانیکەم بۆ ساتێک دەهاتەوە یادی کە ڕووداوەکە لە داستانێک زۆرتر نییە. ئەو کاتە نووسەر بواری ئەوەی دەبێ بیهێنێتەوە یادی خوێنەر کە ئەوە منم سەرچڵی دنیای خەیاڵم لەدەستدایە. ئەم شێوە تەواو خەیاڵاتییە بە گاڵتەجاڕی ڕۆمانتیک دەناسرێ. بۆ نموونە هێنریک ئێبسێن ڕێگە ئەدا بە یەکێک لە ئەکتەرەکانی شانۆی پێرگێند کە بڵێت، مرۆڤ چۆن دەتوانێ لە پەردەی پێنجەمدا واتە بەشی پێنجەمی شانۆ بمرێت؟ لە ڕاستیدا ئەمە وتەیەکی زۆر گاڵتەئامێزە، نووسەر پێمان دەڵێ کە فڵانی کەسایەتییەکی خەیاڵییە و بەس. وتەی ئەو ئەوەندە دەرخەری بەتاڵی و بۆشاییە کە لە سەلماندنیدا دەشێت بە بێ هیچ درەنگێک بەشێکی نوێ دەست پێ بکرێ. مەبەستت لەم وتە چی بوو؟ هیچ شتێک سۆفیا. هەر وا وتمان کە دەزگیرانی نوالی سەر وەک تۆ ناوی سۆفیا بوو. کاتێک تەنیا تەمەنی پانزە ساڵ و چوار ڕۆژ بوو گیانی لە دەست دا. وا دیارە تۆ دیسان من دەترسێنیت تێناگەیت. ئالبێرتۆ بە جەستەیەکی بێهەستەوە دانیشت و چاوی بڕیە سۆفیا. لە پاشان وتی، بەڵام تۆ نابێت نیگەران بی کە ناکاو گیرۆدەی چارەنووسی دەزگیرانەکەی نوالیس بیت. بۆچی نابێت؟ چونکە چەند بەشێکی ترمان ماوە. باس لە چی دەکەیت؟ دەڵێم هەر کەسێک کە خەریکە داستانی سۆفیا و ئالبێرتۆ دەخوێنێتەوە، بێشک دەزانێت کە ئێستا چەند لاپەڕەیەکی زۆرتر لە داستانەکە ماوە کە دەبێت بیخوێنێتەوە. ئێمە تازە گەیشتووینەتە ڕۆمانتی سیزم تۆ خەریکە من گێژ دەکەی لە ڕاستیدا سەرگوردە کە هەوڵەدا هیڵدە گێژ بکات زۆر خراپە وانیە ئێستاش بەشی نوێ قسەکانی ئالبێرتۆ تەواو نەببوو کە کوڕێک بە هەڵهاتن لە دارستانەوە هاتە دەر و پێچکەیەک بەسەریەوە و چرایەکی نەوتیش بەدەستیەوە بوو سۆفیا قۆڵی ئالبێرتۆی گرت و پرسیاری کرد ئەمە کێیە؟ کوڕەکە خۆی هاتە وەڵام، ناوی من عەلائەدینە و لە ڕێگەی دوورەوە لە لوبنانەوە هاتووم. ئالبێرتۆ بە گرژی سەیری کرد، چی لە ناو ئەو چرایەدایە؟ کوڕەکە دەستی بە چراکەدا هێنا و هەورێکی چڕی لێوە هەستا و بوو بە جەستەی پیاوێک کە وەکوو ئالبێرتۆ ڕیشێکی ڕەشی هەبوو و کڵاوێکی شینی لەسەردا بوو، پیاوە خەیاڵییەکە بەسەر چراکەوە مۆلەق بوو، وتی. هیلدا دەنگم دەبیستی؟ وابزانم چیتر بۆ پیرۆزبایی کردنی لەدایک بوونت درەنگ نەبووە. دەمەوێت بڵێم برێکلی و ناوچەکانی باشووری وڵاتەکەم بۆ من لێرە لە لوبنان وەک وڵاتی پەری و فریشتەکان وایە. تا چەند ڕۆژێکی تر لەوێ دەتبینم. ئەمەی وت و جەستەی دیسان بوو بە شێوەی هەور و بە چراکەدا ڕۆیشتە خوارەوە. کوڕە پێچکە بەسەرەکەیش چراکەی بن هەنگڵی نا و چراکەی بن هەنگڵی نا و هەڵهات بۆ ناو دارستانەکە و لە چاو گوم بوو. سۆفیا وتی لە باوەڕدا نییە. کارێکی سەخت نەبوو گیانەکەم. سێبەری ناو چراکە کوت و مت وەکو باوکی هیڵدە قسەی دەکرد چونکە ڕوحی باوکی هیڵدە بوو بەڵام من و تۆ و هەموو شتەکانی دەوروبەرمان لە قوڵایی مێشکێکی سەرگوردا بەسەر دەبەین شەو درەنگی شەمەی بیست و هەشت ی ئاپریلە هەموو سەربازەکانی نەتەوەیەکگرتوەکان لە دەوروپشتی سەرگورد لە خەودان خودی سەرگوردیش ئەگەرچی ئێستا بە ئاگایە بەڵام زۆری نەماوە خەون بیباتەوە بەڵام بە هەر شێوەیەک بووە دەبێ کتێبی دیاری یادی لەدایکبوونی پانزە ساڵی هیلدە تەواو بکات. سۆفیا هەر بۆ ئەوەیە کە دەبێت کار بکات، هەر بۆیە ئەو بێچارە ئۆقرەی لێ بڕاوە. من تێ ناگەم. بەشی نوێ. سۆفیا و ئالبێرتۆ بێدەنگ دانیشتن و سەیری پانتایی دەریاچەکەیان دەکرد. دەتگوت ئالبێرتۆ لە جۆرێک خەونی هیپتۆنیزمدا بوو. دوای ماوەیەک سۆفیا ترسی خۆی شکاند و شانی ئالبێرتۆی بزواند. خەوتە دی؟ بەڵێ ئەمجارە ڕاستەوخۆ دەستی لە کاردا بوو. ئەم چەند ڕستەی کۆتایی خودی خۆی وشە بە وشە دەوتەوە و شەرم نایگرێت. بەڵام چیتر خۆی درکاندووە و نەخشەی دەرکەوتووە. ئێستا ئێمە دەزانین لە کتێبێکدا بە سەر دەبەین، کتێبێک کە باوکی هیڵدە بۆ یادی لە دایک بوونی کچەکەی بە دیاری دەینێرێت. گوێت لێ بوو من چیم وت؟ بەڵام من نەبووم کە ئەمەم وت. ئەگەر شتێک کە تۆ دەیڵێیت ڕاست بێت، من لەم کتێبە هەڵدێم و ڕێگەی خۆم دەگرمە بەر. ئەمە دروستەر ئەو نەخشەیە کە من دامڕشتووە، بەڵام لە پێش ئەنجامدانیدا دەبێت لە هەوڵدا بین لەگەڵ هیلدە قسە بکەین. هیلدە تەواوی باسەکانی ئێمە دەخوێنێتەوە. ئەگەر لێرە هەڵبێین پەیوەندی لەگەڵ ئەودا زۆر سەختتر دەبێت و دەبێت ڕێزی ئەم کاتە بگرین. چی پێ بڵێین؟ وا دەزانم سەرگۆردە گەرچی ئێستاش بە پەنجەکانی بە خێرایی دوگمەکانی ئامێری تایپەکە دادەگرێ بەڵام زۆری نەماوە خەون بیباتەوە. چ فیکرێکی ترسناکە. لە کاتێکی ئاوادایە کە لەوانەیە شتێک بنووسێ کە دوایی پەشیمان ببێتەوە. بۆیەی سپی هەڵە گریشی نییە.